وە هەروەها پێغەمبەری خوا علیە سەڵات وسەلام فەرموویەتی کردەوەی چاک لەم دە ڕۆژەدا پاداشتی زۆر گەورەی هەیە وتیان ئەی پێغەمبەری خوا علیە سەڵات وسەلام تەنانەت جیهادکردن و تێکۆشان لە پێناوی خواش ئەوەندە گەورەیە بەقەدەر ئەوە فەرمی بەڵێ مەگەر کەسێک بە خۆی و ماڵ و سامانی و بڕا بۆ جیهادکردن هیچی نەگەڕێتەوە نە نەفسی بگەڕێتەوە نەماڵەکەی تەنها بەقەوە خێرنیە کردەوەی چاکە لەم ڕۆژانەدا هەر بۆیە قورئان خوێندن و سەدەقە کردن و ڕۆژوو گرتن لەم ڕۆژانەدا یەکێکن لە کردەوە چاکە گەورەکان بە تایبەتی ڕۆژی عەرەفە کە ئەخیر ڕۆژ ئەکات نۆهەم ڕۆژی مانگی حاجیان ئەکات کە پێغەمبەری خوا علیه الصلاة والسلام فەرموویەتی گوناهی ساڵێکی پێشوو و ساڵێکی داهاتوویش ئەسڕێتەوە ئەوەندە ئەجرەکەی گەورەیە و هەروەها الله ئەکبەر کردن هەتا ئەو کاتەی کە ئەم دە ڕۆژە کۆتایی پێ دێت اللە اکبری خوای پەروەردگار بکرێت و لا الە الا اللە و اللە اکبر اللە اکبر وەکو هاوەڵانی بەڕێز ئەیان کرد ڕەزای خوایان لێ بێت ئەوانەی کە ئەیانەوێ قوربانی ئەنجام بدەن قوربانی کردن ئەسڵ ئەوەیە بۆ کەسێک توانای هەبێ واجبە لەسەری بیکە ئەو کەسەی ئەساسیاتی ماڵی هەبێت و هەروەها ئەوەندەی هەبێت ئاژەڵێک سەر ببڕێت بۆ خۆی و ماڵ و منداڵی ئەوە واجبە لەسەری ئەنجامی بدا هەموو ساڵێک پێغەمبەری خوا علیە سڵات وسلام ئەی فەرموو هەر کەسێک توانای هەیە و قوربانی نەکردووە با نزیکی نوێژی جەژنمان نەکەوێتەوە واتە واجبێکی فەوتاندووە ئەو کەسانەی کە توانایان هەیە با قوربانی ئەنجام بدەن یەک مەڕ یەک بزن بیکەی بە قوربانی بۆ خۆت و ماڵ و منداڵت ئەبێت ئەگەر چەندە لە خێزانێک زیاترت هەبێت لە چەند منداڵ زیاترت هەبێت هەر چەندێک بن یەک ئاژەڵ سەر ببڕیت بۆ خۆت و ماڵ و منداڵت کافیە بۆیە ئەو خێرە گەورەیە ئەو خوێن ڕشتە لە پێناوی خوا لە دەست خۆت مەدە ئەو کەسانەی ئەیانەوێ قوربانی بکەن دروست نییە بۆیان کە دەست لە مووی لاشەیان بدەن و لێی بکەنەوە یاخود پێستیان یاخود نینۆکیان خۆپاراستن لەمانە بکەن لەبەر ئەوەی ئەمانە ڕێگری لێکراوە هەر بۆیە دروستە بۆت کە قوربانی ئەنجام بدەی وە خێرتر وایە لە ڕۆژی یەکەمدا بێت لەبەر ئەوەی ڕۆژی یەکەمی جەژن ئەکەوێتە دەیەم ڕۆژی ذی الحجەوە وە هەروەها سوننەتیشە ئەو خواردنەی لە ڕۆژی جەژنە ئامادەی ئەکەی لە قوربانەکەی خۆت بێت لەبەر ئەو ئەجرەکەی گەورەترە کە لە ڕۆژی یەکەمدا بێت ئەوانەی کە مردوون وەفاتیان کردووە گەر وەسێتیان بۆ کردووی قوربانیان بۆ بکە ئەگەر وەسیەتیان نەکردووە لە قوربانیەکەی خۆت بەشداری بکە دایکتە باوکتە هەر کەسێکی ترە بەڵام بە تایبەتی قوربانی بۆ ئەنجام مەدە و هەروەها ئەو کەسانی کە ئەیانەوێت دەکوتم بە ڕۆژوو بن ئەم نۆ ڕۆژە حەدیسی لەسەر هاتووە بە ڕۆژوبن تێدا کە ئەزری گەورە هێو ئینسانی مسلمان لە دەستی خۆی نەدا بە تایبەتی ڕۆژی عەرەفە کە خێر و چاکەی زۆر گەورەی هەیە